لەگەڵ بەرامبەری چی بێت لەین بێ هەین بێ نەرمونیان بێ نەک چی بێ نەک عنف و تووڕە و تونند و ڕق بێت بێگومان بۆ تووڕەیی شوێنی خۆی هەیە مەوتنی خۆی هەیە بەڵام تابعی عام بە شکڵێکی عام پێویستە ئینسانی مسلمان صفەتی رفق بەسەری دازاڵ بێت نەک صفەتی غەضب و تووڕەبوون و وعنف و شدت پێویستە ئینسان نرمونیان و لەسەرخۆ بێت و پیامبری خواش علیه الصلاة والسلام فرمویەتی ان رفق لا يكون في شيء الا زان وما نزع من شيء الا شانه نەرمونیانی لە هەر کارێکدا لە هەر قسەیەکدا بێت ئەوە ئللا جوانی دەکات و لە هەر کردار و گفتارێکیش نەرمونیانی لێ دەرهێنرا بەڵکو لە بەرا لە جیاتی نەرمونیانی ڕق و توندی و عنف هەبوو ئللا شانە ئەوە ئەو قسەیە ناشیرن دەکا ئەو کردەوەیە ناشیرن دەکا کەسێکی دڵڕەق بوایت کەسێکی تند و تووڕە بوای لەگەڵ خەڵک ئەوە لەم فەض و من حولک چی ڕووی دەدا خەڵکی لە دەوری تۆ دوور دەکەوتنەوە و مسلمانان کەم نەبا بە دەورت نەدەمانەوە ئەو کاتە زەرت لە دینی خوا دەدا با بزانین پێغمبەری خوارەی سەڵات وسلام ئایا لەگەڵ چێ بەڕەحم بووە ئایا لەگەڵ چێ نەرمونیان بووە کۆمەڵێک نمونەمان هەیە براکانم کە ئەو نمونانە هەمووی بەڵگەن لەسەر ریفقی پێغمبەری خوا عليه سڵات سلام خۆی ئەگەر بێت و کەسێک منزیلەتێکی گەورەی هەبێت لە دڵی خەڵکدا ئەگەر تۆزێ ڕق و توندیش بێت چونکە منزیلەتی بەرزە هەر لی قبول دەکرێت یەکێکی وەکو پێغمبەری خوا عليه سڵات وسلام یعنی ئەو شخصە مبارەکە ئەگەر بێت و نەرمونیانیش نەبێ چێ هەیە ڕقی و توندی پێغمبەری خواسەڵسم لە دڵ بگرێ یا چێ هەیە پێی ناخۆش بێت کەم مەگەر کەسانێکی کەم بەڵام لەگەڵ ئەوەشدا پێغمبەری خوش عليه سلاسەلام چەندە خۆشەویستیشە لە دڵی مسلمانان واش خی پەرودگار دەفەرمێ ولو كنت فظا غليظ القلب لم فضوا من حولك کە تۆش کەسێکی وشک و ڕق و تند بیت ئەوە خەڵک لە دەورت دوور دەکەوێتەوە مسلمانان بە دەورتەوە نامێنن مەبەست چییە براکانم مەبەست لەوەیە کە لە شخصی ئاواداوە پێویست کا نەرمونیانی هەبێ ئەی لە من و تۆدا زیاتر پێویستمان بەوەی ریفقمان هەبێ و بە تایبەتیش کەسانێک کە بانکخواز بن کەسانێک کە مامۆستا بن کەسانێک کە هەڵگری ئەم داوە بانگەوازیە مبارەکە بن بگرە هەر کەسێک کە التزام کا بە سنەتی پێغمبری خواوە عليه ساوسلام کە لەبەر خودی خۆشی نەبێ لەبەر حڕمەتی سنەتەکەی کە دەستی پێوە گرتووە با نەرمونیان بێ بۆ ئەوەی بە نەرمونیانەکەی وابکە خەڵک خۆشەویست بێت بەلای سنەتەوە خەڵک سنەتی خۆش بوێ نەک خەڵک لە سنەت بڕەتێنێ باشە براکان با بزانین نەرمونیانی پێغمبەری خوارد ساڵم لە کوێدا دەردەکەوێت چەند نمونەیەک بین لە پێشچوی خۆمان براکانم یەکێک لەوانە لەو نمونانەی کە نەرمی پێغمبەری خوارد ساڵم تێدا دەردەکەوێت تەماشا دەکەین گەنجێک دێتە لای پێغمبەری خوا عليه سلاات وسلام دەڵێ ئەی پێغمبەری خوا عليه سلاات وسلام ئێدەن لی بزینە ئەی پێغمبەری خوا مۆڵەتم دە من زینا بکەم کەسێکم شەهوت و ئارەزوم زۆرە و خۆم بۆ ناگیرێ هاتووم ڕوخسەتم بدەی مۆڵەتم بدەی کە زینا بکەم ئێدەن لی بزینە لەوانەیە گەر یەکێک لە ئێمە گەنجێک بێ ئاوا قسەی لەگەڵ بکە یەکسەر تووڕە بێت هجومیان کردە سەری و سەرزەنشتیان کرد وقالوا له مه مه ئەو تۆ چی دەڵێ بێدەنگ بە ئەمە کەی قسەیە کەی پرسیارە کەی داواکاریە تۆ لە پێغمبەر دەکەی عليه ساڵ سلام پێغمبەری خوارێ ساسان فەرمووی ئودن و یعنی چی نزیک بۆ لێم وەرە وەرە پێشەوە نزیک بەوە فەدەنا من و قەریبە لە پێغمەری خوا ساسم نزیک بۆوە پێغمە ساسم فەرمووی ئەتوحبه لە ئومک حەز دەکەی خەڵک زینا لەگەڵ دایکت بکە سبحان الله یعنی پرسیارێکە خوێنی ئینسان ڕدەگرێت ئەتوحبه لأمك باشە پێش پێشەوەی من مۆڵەتت بدەم حەز دەکەی کەسێکی تریش وەکو تۆ بەڵام بێزینا لەگەڵ دایکی تۆ بکە قال لا والله جعلني الله في دار نا والله ئەی پێغمەری خواسەسەر چۆن من حەز دەکەم کە زینا لەگەڵ دایکم بکە قال ولا الناس يحبونه لأمهاتهم دەی بە هەمان شێوەش خەڵک حەز ناکات تۆ زینا لەگەڵ دایکیا بکەیت دواتر قال ئەفتحبه لابنتك حەز دەکەی گەنجێک وەکو تۆ بچێ زینا لەگەڵ کچەکەی تۆ بکە قال لا والله يا رسول الله نا والله ئەی پێغمبەری خوا صلی الله عليه وسلم چۆن حەز بەوە دەکەم کە زینا لەگەڵ کچی من بکە قال ولا الناس يحبونه لبناتهم کەسیش حەز ناکە تۆ بچی زینا لەگەڵ کچەکەی بکە سێم ئەفتحبه لأختك حەز دەکەی خەڵک زینا لەگەڵ خوشکت بکە دەی حەز دەکەی خەڵک زینا لەگەڵ پورت کە خوشکی دایکتە بیکە قال لا والله یا رسول الله نەوەڵا ئەی پێغمبەری خوا صلی الله عليه وسلم ابدا حەز ئێکەواتە کێ مایەوە یا دایکە یا کچە یا خوشکە یا پوری پورە خوشتی باوک یا پورە خوشتی دایک نەوەڵا ئەی پێغمبەری خوا صلی الله عليه وسلم حەز ناکەم کە پێغمبەری خوا صلی الله عليه وسلم ئەوەی وت قال فوضع يده عليه پێغمبەر صلی الله عليه وسلم دەستی لەسەر شانی یا لەسەر سەری دانا فەرمی اللهم اغفر ذنبه خوا لە گوناهی ئەم گەنجە ببورە وطهر قلبه و دڵی پاک کەیتەوە ئەی پەروەردگار لەو شەهوەت و ئارەزوە زیادەی کە تێدایەتی وحصن فرجه و عورەتیشی بپارێزی تووشی زینا نەبێ فلم يكن بعد ذلك الفتى يلتفت الى شيء لە دوای ئەوە ئەو گەنجە جارێکتر ئاوڕی نەدایەوە بۆ شەهوت بازی بۆ کاری خراپە و نیەتی خراپ باشە چۆن پێغمبەری خواسەواسەلم چارەسەری ئەم کێشەیە کرد بەری فقیاننا بەریفق و بە عقل و بە حکمت چارەسەری کرد عەلا ئەساس پێغەمبەری خوا ساسم هەست پێ ناکات کە ئەوان وتیان ئەسام نیان گوت ئەسەلام بە زمانی ئەوان پێغەمبەری خوا عەلەیهی ساسەلام تەنها فەرمووی چی فەرمووی وعليكم تەنها ئەوەندە فەرمووی لەسەر ئێوەش بێت وعليكم چۆن کەسێک کە پێت دەڵێ سەسلام علیک تۆ دەڵێ وعلیک عائشە ڕزای خوالێ بێ خۆی پێ نەگیرا وتی چی وتی وعليكم السام واللعنة يا إخوان القردة والخنازير مردن لەسەر ئێوە بێ و لەعنەت لە ئێوە بێ ئەی برای بەراز و مەمونونەکان یعنی چی چکە زۆرێک لە جوولەکە کران بەچی بەراز و مەمون لە کاتی خۆیاندا فەرمووی لەعنەتی خواتان لێ بێت و و هەروەها مردن لە ئێوە بێ تووڕە بوو عائشە ڕزای خوای لەبێت پێغمەری خوارد ساسان فەرمووی مەهلەن یا عائشە إن الله يحب الرفق في الأمر كله خوای گەورە نەرمونیانی پێخۆشە لە هەموو شتێکدا خوای گەورە نەرمونیانی پێخۆشە یعنی بەرامبەر چێش جوولەکە مامەڵە لەگەڵ جوولەکەیەک بزانە پێغمبەری خوا عليه الصلاة والسلام چۆن مامەڵی لەگەڵ کرد دێ ئەو مامەڵە نەرمە ئەو مامەڵە بە ئەدەبە تەسیری دەبێت لە دڵی بەرامبەرەکەیدا بۆی هەیە خی پرۆودگار هیدایەتی بدات و ئەو کابرای بێتە ناودینی ئیسلامەوە من أعطي حظه من الرفق فقد أعطي حظه من الخير هەر کەسێک صفەتی نەرمونیانی تێدا بێ ئەوە خوای گەورە بەشێکی زۆر لە خێری بەنسیب کردووە ئەوەش کە نەرمونیانی تێدانە بێ هەر شخصێک ئەوە مەحرومە لە خێرێکی زۆر کەواتە برا خۆت ڕابێنە لەسەر نەرمونیانی بزانە پیامبەری خواسەڵسم فەرمووی ئەوەی صفەتی نەرمونیانی تێدا بێ ئەوە فقط ئوعطی حظه من الخير ئەو کەسە بەشێکی زۆر لە خێری بەنسیب بووە و خی گەورە پێی بەخشیوە لێی گەڕێن کابرا تەماشای مووقیفی پێغمبەر دەکات علی ساسەلام و تەماشای مووقفی ئەو خەڵکەش دەکات زۆر بەلایەوە فەرقی هەبوو هاتە لای پێغمبەری خواسەلم دەستی بەرز کردەوە دوعای کرد اللهم ارحمني وارحم محمدا ولا ترحم معنا احدا فدەی خوا بەس لە من و لە محەممەد خۆش بی ڕحم بەو دوومە بکەی ڕحم بە کەسی تر نەکەی لە چێ تو ڕەبوو لەو خەڵکە تو ڕەبوو لەو سەحابی بەڕێزانە تو ڕەبوو کە لە مزگەوت بوون تەماشا دەکەی دوعایەکی ئاوای کرد پێغمبەری خوا صلی الله علیه و سلم دیسان هەر لی توڕە نەبوو فەرمووی لەقەد حەجرتە واسعا تۆ چیت کرد دەرگایەکی فراوانە تەسک کردەوە ڕحمەتی خوا زۆر لەوە زیاترە بەس بەشی من و تۆ بکە لەقەد حەجرتە واسعا تۆ دەرگایەکی فراوانە تەسک کردەوە نەخێر خوای پەرۆردگار لە هەموو لایەکمان خۆش بێت کەواتە ئەو جا پێغمبەری خوا صلی الله علیه و سلم کردن پێی فەرموون إنما بعثتم ميسرين ولم تبعثوا معسرين ئێوە بۆ ئەوە نێرراون کە ئاسان کار بن نەک کار لەسەر مسلمانان قرسکەن دەیبێنن دۆلکەیەک ئاوی بەسەردا بڕێژن و کۆتایی پێدەی قازیەکە و پێویست بەو تەشە نوج و تووڕەبوون و مشکلە دروستکردە ناکات ئێوە بۆ نێراون ئاسان کار بن کەواتە براکانم پێویستە سیفەتی ئاسانکاریمان تێدا بێت لەگەڵ خەڵک بەتابێتی لەگەڵ خەڵکی نەزان نەفام عوام هەرچەندە نەفامی جهالەتیش بکەن بەنەرمی هەوڵدە معالەجەی قەزیەکە بکەیت باشترە انشاء الله تعالی میثالی چوارەم معاوی کوڕی حەکەم ئەسولەمی دەڵێ لە نوێژدا بووم تازە هاتبوو من تازە مسلمان بووم و ئادابی نوێژیش نازانێ لە نەفرێک لە ناو جەماعەتدا پژمی لە کاتی جەماعەتدا یەکسەر معاویەشەوە فێری سنت بۆ بەحسابوتی ڕحمکە الله ئێ بەڵێ ئەو سنەتە وایە بەڵام لە خارجی نوێژ لە دەرەوەی نوێژ نەک لە ناو نوێژدا تۆ تێڕحمکە الله بەحسابی خۆی لەوانی تر لە هەمویان باشترە ئەو سنەتی تەڵبەر کرد فرمانی القوم بأبصارهم وەکو بڵێ خۆی لە نوێژدا بوو معاویە دیارە کابرا لە نوێژدا نەبوو یان جەماعەت نەبووە دەڵە خەڵکی هەموو چاویان تێبڕیم و پێیان ناخۆش بوو کە من کارێکی وام کردووە فقلت واثق لأمية وەکو بڵێ هاوار بە ماڵم دەبێت چیم کردێت چ غڵەتێکم کردێ هەمووی ئاوە ماشەنوکم تەندڕونە ئیلەی ئەو لە نوێژیش دا بخۆی بەردەوام تۆشتانە بۆ سەیری من دەکەنەموتان پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بە تەنیشتیدا تێپەڕ دەبێت فەرمێ اتقی اللە واصبری ئەی خوشکی من تەقوای خوا بکە سەبر بگرە ناڕەزایی دەرمەبڕە تازە خوای گەورە بردوێتەوە ئەویش لە پێغمبەری خوا ساواسم تووڕە دەبێت دەڵێ ئیلیکە عنی فإنەکە لەم تو سەبی مصیبەتی لێم دوورکەوە تۆ ئەو بەڵای منە توش نەبووە وەلم تعریف هو پێغمبەری نەناسی علی ساواسەرە تو هاوتیانەوە تۆ نازانی چیە بوو بە چ ئسلوبێک لەگەڵ پێغمبەری خوا ساواسم قسە دکێت ئافرەتەکە ئەو جارە خەمی گەورەی بۆ دروست بوو چۆن وا مامەڵی لەگەڵ پێغمبەر کرد ساسەلم فەرمێ چوومە لای ماڵی پێغمبەری خواسەلم هیچ دەرگەوانی نەبوو چوومە ژۆرەوە فەرمو ئەی پێغمبەری خواسەلم نەمناسی پێغمبەر ساسم فەرمووی ئینما صبر عند الصدمة الأولى صبر گرتن لە کاتی ئەوەیە کە خەبەرەکە کتوپڕی پێت دەگا لەو کاتە صبر بگری کە شوێنەی بۆ ئاسایی بۆ پێویست بە صبر گرتن تازە فایدەی نییە بەهەر حاڵ براکانم ئەوە پێغمبەری خوا بۆ عليه ساسەلام لەگەڵ ئەو هەموو علم و تەقوا و لەگەڵ ئەوەدا کە ڕسوولی خوایە واش نەرمونیان بووە ئەی ئێمە دەبێت چۆین برا ئەگەر نەرمونیان نەبوایە خی گەوردە فەرمی خەڵک لە دەورت دوور دەکەوتەوە واتە حەقیان وەرنەدەگر ئەی کە بێت و من و تۆ نەرمونیان نەبین براکەم وامان لێدێ مویسر نەبین معسر بین خەڵک بڕەتێنین لە دینی ڕاستەقینەی خوا لە سنەتی پێغمەری خوا عليه ساسەلم نابێ نابێ بە وشکی نابێ بە ڕقی نابێ بە توندی مامەڵە لەگەڵ خەڵک کەی بەڵکو خی گەورە هیدایەتیان بدا حبی سنەتی پیامەری خواستم بکەوێتە دڵی خەڵکەوە ئەو کاتە تۆ ئەجرت دەنووسرێ لای خی گەورە خی گەورە هیداەتی هەموو لایەکمان بدا ئەو سیفەت و ڕەوشتە جوانی ریفقمان تێدا جێبەجێ بکات و ئاخیرمان خێرکات وبارك الله فيكم وصلى الله وسلم على رسول الله